شەهرەزاد وتی، ئەی شا شەهرەیار، سەردار، ئەی هەستیار. کە حەسەنی بەسری ئەمەی بیست، دەستی کردەوە بە گریان و خۆی لاواندەوە، لۆمەکارەکەم چەند بێ ویژدانە، کوا بێ فرمێسک بوون ئا ئەم چاوانە. هێندە گریام و هێند بوورامەوە، جۆگەی فرمێسکم لەسەر لێوانە. بۆ بەزەیتان بۆ من ناجوڵێ منیش بۆ ئێوە بوومە دێوانە ئەم جا پیرێژن وتی کوڕەکەم بگەڕێوە بڕواب کە تیاچیت و هیچت دەستگیر نابێ پاشایش منە کوژێ لەبەر ئەوەی ئەم دورگانەی واقواق تا ئێستا ئادەمیزاد پێ تێنەناوە کەس نەهاتوەتە ئێرە ئەم جادی سانوتی کوڕەکەم گەڕێ و پەیمانە دەدەمێ هێندە زێڕ و زیوت ئەدەمێ کە بە درێژایی تەمەنت ئەم ژنەت بیر نەکەوێتەوە و تا ئەمریت بەختیار و ئاسوودابی ئامۆژگاری دەکەم یاری بە گیانی خۆت مەکە کە حەسەنی بەسری ئەمەی لە پیرێژن بیست دانەوی و پێڵاوەکانی ماچ کردوت ئێستا هەر زۆر لێ نزیک بوومەتەوە چۆن ئەگەڕێمەوە بەڵکو بە دیداری شاد و شکر ببمەوە ئەم جا دەستی بە شعرەکانی کردوتی بەزەیت پێما بێت سەردەستەی جوانان بم کە بە یەکێک لە دەرگاوانان کە هاتن بۆنی مسک و باغ نەما کیژان ڕەویان کرد بە هەڵە داوان ڕوو لە هەرچوەکەیت ڕازاوە ئەبێ لە تەماشای تۆ تێر نابێ چاوان کە شعرەکەی تەواو کرد پیرێژن دڵی نەرم بوو سەری ماچ کرد و دڵی دایەوە پێیوت بێخم بە مێشکت بحەوێنەوە ئەم سرە ڕۆیشت لەگەڵەکەم پێ بە جەرگی خۆمانێم بەڵکو باواتی خۆت بگەی یا دڵت خۆشەکەم یا سرم تێدا دانێم ئەو ڕۆژە حەسەنی بەسری تاکو ئێوارە زۆر ئاسوودە بوو کە تاریکی باڵی بەسەر زەویدا کێشاکی ژان هەندێکیان گەڕان و ماڵی خۆیان و هەندێکیان لە دەوارەکانی سەربازگە دامانەوە پیرێژنیش دەستی حەسەنی گرت و بردێ ناو شار و خانوێکی چۆڵی بۆ بەکرێگرت لە ترسی ئەوەی نەبادا شای شاهان بە حەسەن بزانێت و خۆی و حەسەن بکوژێت پیرێژن کەوتە بە خێوکردنی حەسەن لەو ماڵەدا و حەسەنیشی ترسان لە زوڵم و زۆری شای شاهانی خەزۆری هەرکە حەسەن پیرێژنی ئەبینی ئەیوت ڕێم بدە بڕۆم ئاخر من هاتووم خۆم بە کوش بدەم لە پێناوی ژن و دوو کوڕەکەمدا یان پێیان شاد ئەبمەوە یان تیاچم و لەم دڵە ڕاوکێ ڕزگارمە بێ پیرێژنەش هەربیری بەلای ئەوە بوو چی بکات تاکو و چاوی بەژنەکەی بکەوێ لانی کەم تاسەی لە مناڵەکانی بشکێ شازادەی ژنی حەسەن شاخاتونی ئەم دورگێ بوو کە پیرێژن و حەسەنی تێدان شاخاتون ناوی نورلهدایە و حوت خوشکی بەشوی هەیە کە لە لای باوکیانن بێ گومان باوکیشیان پاشای گەورەیە و چاودێرە بەسەر هەر حەوت دورگەکەوە پیرێژن کە بینی حەسەن ئەکڵێت بۆ ژن و مناڵەکانی هەستا و چوو بەلای شاخاتون و کڕنۆشی بۆ برد پیرێژنە چاکەی بەسەر شاخاتونەوە هەبوو چونکە هەموو کچەکانی پاشای گەورەی پەروەردەکرد بوو ئەڵبەتە ئەمیش لە بەردەستی پیرەژندا گەورە بووە پاشای گەورەش ڕێزێکی زۆری لێنا بۆیە شاخاتون لەبەری هەستا و لە ئامێزی گرت و بەخێری هێنا لە تەنیشت خۆێ داینا ئەمجا هەواڵی سەفەرەکەی لێپرسی پیرێژنی ژووتی تاکو بڵێ سەفەرێکی پیرۆز بوو دیارێکیشم بۆ هێناویت ئەی خەمە بەردەستت ئەمجاوتی کچە شیرینەکەم ئەی پاشای زەمان شتێکی سیر و ئەنتیکەم هێناوە ئەمەوێت بیبینی و یارمەتیم بدەی لە جێبەجێکردنی داخوازیەکەیدا ئەویش وتی چییە؟ پیرێژن هەر لە نوکەوە تا کۆتایی بەسەرهاتەکەی حەسەنی بەسری بۆ جێڕایەوە خۆشی لە ترساندا وەکو شۆڕەبی ناو ئاو ئەلەرزی لە پڕخۆیدا بەسەر پێڵاوەکانی داوتی خاتونەکەم لە کەناری دەریا ئاگام لە هیچ نەبوو لاوێکم لێ ڕاست بۆ و پێکانی ماچ کردن و لێم پاڕایەوە پەنای بۆ هێنام منیش ناچار گرتم خۆم و هێنام بۆ شار زۆرم ترسان لە تونند و تیژی تۆ بەڵام بێسوود بوو هەموو جارێک ئەیوت یان سرم لە پێناوی ژن و دووکڕەکەم دادانێم یان پێیان شاد ئەبمەوە زۆزۆش ئەڵێت یان لەگەڵ خێزانەکەم ئەگەڕێمەوە یان هەر لێرە ئەمرم شاخاتون لە ژیانمدا لاوی ئادەمی زادی بەو شێوە خۆڕاگر و چاو نەترسم نەدیوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد وتی ئەی شار شەهرەیار پاشای بەختیار کە شاخاتون ئەم قسانەی بیست زۆر تووڕە بوو بە پیرێژنی وت پیرێژنی نالەبار ڕق و کینەت هێندە زۆرە نێری نەبهێنی تەوڵاتەکەمانەوە بیان هێنی تە دوورگەکانی واقواقەوە ئێستاش ئەتەوێ ئەم هەموو بەڵایە بەهۆی کاکە حەسەنەوە بوو ئەمجا بە هەڵە داوان بەرەو ماڵی حەسەن چۆ کە چۆ ژوورە پێیوت هەستە جەناب با بڕۆین بۆ لای شاخاتون خوایار بێ ئەمڕۆ دوا ڕۆژی ژیانتە ئەمجا پیرێژن بەزەی پیاهاتەوتی ئای چەندم پێوتیت کوڕە بگەڕێەوە کوڕە پیاوی چاک بە ئەمجا بە کێشی کرد تاکو گەیاندیە بەردەم شاخاتون ئامۆژگاریشی کرد کە چۆن گفتوگۆی لەگەڵ بکە کە حەسەن چوە بەردەم شانور الهدا کڕنوشی بۆ بردو ئەم شعرەی وت خوا ڕێز و پایەت بەرزکاتەوە دژمن کوژت بێ و بۆ خۆی باتەوە کە لە شعرەکەی بۆ شاخاتون ئیشارەتی پیرێژنی کرد کە بیدوێنێ تاکو و گوێی لە قسەکانی بێ پیرێژن وتی شاخاتون وەڵامی سەلامت ئەداتەوە پرسێ ناوت چییە لە کا مەملەکەتەوە هاتوویت هاوسەرەکەت ناوی چییە ناوی دوو کوڕەکە چییە ناوی مەملەکەتەکە چییە حەسەن لە وەڵام داوتی ئەی شای زەمانە ناوم حەسەنە و خەڵکی بەسرم بەڵام ناوی ژنەکەم نازانم بەڵام دوو کوڕەکەم ناسر و منسووریان ناوە ئەمجا شا خاتون پرسی لە کوێوە ئەو دوو کوڕی تۆی برد حەسەنوتی لە شاری بەغدا و لە کۆشکی خەلیفە هارون ڕەشیددا شا خاتون پرسی پێشەوەی بفرێت و جێتان بێڵێ هیچی نەوت حەسەنوتی بەڵێ پاشان بەدایکمی وتبوو کە کوڕەکەت هاتەوە پێی بڵێ گەر بێزار بوو بەرگەی خەمی دابڕانی منی نەگرت دووری منی بۆ بوو بە مەراق با شوێنم بکەوێ بۆ دورگەی واقواق شا نورلهودا سەری باداوتی ئەگەر تۆی نەویستایە ئەو قسەی بەدایکت ناوت ئەگەر خۆشی نەویستیتایە مەملەکەت و شوێنی خۆی پێ نەئەوتیت داوایشی لێ ناکردیت بیت بۆ نیشتیمانەکەی حەسەنی ژووتی ئەی پاشای زەمان خاوەن وەزیران شای بەختیاران و لە گیان بێزاران ئێستاش خۆم داوەتە دەست خوا و ئێوە بەزەیت پێمدا بێتەوە زوڵم و زۆرم لێمەکە یارمەتیم بدا باخوا پاداشتی بەخێرت بداتەوە دڵم بەبینینیان خۆش بکە ئەمجا بەم شێوەیە خۆی لاوانەوە تاجان لە لەش و لە جەستەما بێ ئەبێت سوپاست لەم هەستەما بێ خێرێک نەهاتە ئەو دەستەمەوە شەهرەزاد وتی شاخاتون سەری بادا سەری داخست دواتر وتی بەزەیم پێداهاتەوە بۆ دەگریام بەنیاز بووم هەموو کچانی دورگەکەی خۆمت پیشان بدەم ئەگەر ژنەکەی خۆت دۆزیە و ناسیتەوە ئەوە دەستی ئەدەم بەدەستەوە پێت دوای ساعتێک کۆمەڵ کۆمەڵ کچانیان ئەهێنایە بەردەم حەسەنی بەسری کە هەر کۆمەڵەی سەد ژن بوون ئەو ڕۆژە تاکو ئێوارە ژنانیان پیشان حەسەندا بەڵام بێسوود بوو ژنەکەی حەسەنی تیانە بوو ئەم جاشا خاتونوتی ها لە نێو ئەو هەموودا نەبوو حەسەنی بەسریوتی بەسەری شاخاتون کەسیان ئەو نەبوون ئەم جا شاخاتون بە پیرێژنەی وت شەهرەزاد وتی هەموو ژنانی کۆشکیشی سەرنجدا بەڵام ژنەکەی حەسەنی تێدا نەبوو بۆیە ڕووی کردە شاخاتون وتی بەسەری پاشای هەمووان لە نێو ئەمانیشدا نەبوو شا نورل هودا تووڕەبوو شیڕاندی وتی ئادەی بەدەم دابی خەن و ڕایکێشن ئەم جا بە شمشێر لە گردنی بدەن با بێ بەپەن بۆ خەڵکانی دوای خۆی و جارێکی دی کەس بەنهێنی مەملەکەتمان نەزانێت ئەمجا بەدەم داخستیان چاویان بەستە و شمشێریان لەسەر ملی دانا چاوەڕێی فەرمانی کوشتنی بوون پیرێژنە شەواهی چوە بەردەم شانورن هودا و کوڕنوشی بۆ برد دامێنی کراسەکەی خستە سەرسەری وتی شاخاتون ئەمە ئەو پەروەردێ نییە کە تۆم پێگۆش کردووە پەلەی لێمەکە آخر ئەم لاوە نامۆیە بە وڵاتی ئەمە هێندەی تاڵاو چەشتووە کە کەسی دی نەی چەشتووە خوا ڕزگاری کردووە لە مردن داد پەروەری و ڕەوایەتی تۆی بیستووە خۆی خستوە تەماڵەکەتەوە ئەگەر بیکوژیت ناود وا بڵاوە بێتەوە کە تۆ غەریبانیش بە وڵاتەکە دەکوژی لە نێو پاپۆڕەوانە کشتێواناندا پێت ئەڵێن ڕقت لە نامۆیانە ئەیان کوژی کوشتنی زۆر ئاسانە هەر کاتێک ویست خۆم ئەیهێنم و ئەی خەمە بەردەست بیکوژە باشتر وایە بیخەیتە سەر ڕێ و یارمەتی بدەیت بەڕاستی منیش و ئەویش چاوەڕێی سۆزی تۆ بووین وام دانابوو ئەم لاوە نەکوژیت و سربردەی سیر و ئەنتیکەی پێ ئەجێڕیتەوە وامەزانی لای خۆت دایەنیت و هەر سیرەکەیت و گوێی لێگرێت و سربوردە و ڕاز و شعری پێ ئەخوێنیتەوە ئاخرم داوە هاتوتە نیشتیمانی ئێمەوە و نمەکی ئێمەی کردووە ئیدی مافی بەسەرمانەوە هەیە بۆ خۆیشت زیرەکی دەزانی دابڕانی جەرگ و دوو مناڵی جوان لەم باوکە لاوە زۆر سەختە بێ لە خۆت کەسی ترمان نییە ڕووی خۆی پیشانی ئەم لاوە بدا نورل هودا بزێگرتی وتی ئەمە لە چۆ بوو بەمێرن و دوو مناڵم لی هەبوو تاکو ڕووی خۆمی پیشان دەم ئەمجا شان و رهدا نردی حەسەنیان هێنا لە بەردەمی داوەستانیان ئەمجا پەچەی لەسەر ڕووی لادا حەسەن کە سەیری کرد هاوارێکی کرد خەریک بوو کۆشکە کە بڕوخێنێ ئەمجا کەوت و بورایەوە پیرێژ نەشەوە هەی خەریک بوو تا بە ئاگای هێنایەوە ئەمجا حەسەنی بەسری وتی ئەمە ئەگەر ژنەکەم نەبێ ئەوە کەسێکی زۆر نزیکێتی شان و هودا ژوتی وەیدایە ئەم لاوە شێتە ژیری لەدەست داوە چونکە سیر مەکات و چاوە جێڕێ شەواهی وتی شا خاتون لی مەگرە حەسەن دەستی کردەوە بە گریان و بەم جەرە خۆی لاوانەوە هەر کەس ببینم کە لە ئەو بچێ هێن ئەگریم وەختە جانم دەربچێ لەوە بپرسە کە بەجێ هێشتم لە دەستی خوددا بۆ کوێ دەرەچێ حەسەنی بەسری وتی تۆ ژنەکەی من نیت بەڵام لە هەموو ژنێک زیاتر لەوە چی شانور الهدا بەدەم پێکەن نەوتی پیرێژن ئەمە ببەوە شوێنی خۆی پەزێرای بکە تاکو لی ئەکۆڵمەوە ئەگەر ئەم پیاوە بە ویژدان بوو هاوڕێتی پێزانی خۆشەویستی لە بیریدا هەبوو ئەوە ئەرکی سەرشانمانە هەمومان یارمەتی بدەین بە ئاواتی خۆی بگەێنین بە تایبەتی ئێستا ئەم لاوە لە خاکی ئێمەدایە نمەکی ئێمەی کردووە ماندووبوون و مەترسی بینیوە کە برتەوە شوێنی خۆی خۆت زوو بگەڕێ و ئێرە پشت بەخوا خێرە بێ ئەمجا پیرێژنە شەواهی سەر بە گۆبن دەستی حەسەنی گرت و بۆ خانوەکەی خۆی برد ئامۆژگاری کەنیزەکانی کرد لە پەزێرایی دابن ئەم جا گەڕایەوە بۆ لای شاخاتون هەرگەیشتەوێ شاخاتون فەرمانی پێدا کە خۆی ببەستێت و هزار جنگاوەری ئازا لەگەڵ خۆی ببە کە پیرێژن گەڕای و پێڕاگەیان هەموو سربازەکان ئامادەن ڕەوانەی لای شای گەورەی کرد پێیوت لە لای مەنار لابدە و بمێنەوە کە خوشکە بچکۆلەی بوو دواتر پێی بڵێ هەردوو زرێ پۆشەکەی کە بۆم دروست کرد بوو لەبەر دوو مناڵەکەی بکە بیان نێرێ بۆ لای پوریان چونکە زۆر بیریانەکە ئامان سەد ئامان بەسەرهاتی حەسەنیان بۆ مەجێڕەوە بەخۆشی بڵێ خوشکت بیرتەکە ئەڵێت بابێتە سەردانم ئەگەر هەردوو کوڕەکەشی دایە دەستت خێرا بیان گێنەوە ئێرە و بەو ڕێگایدا مەگەڕێەوە کە پێیدا چیت با ئیدی منار بەکاوە خۆی بێت شەو ڕۆژ بەڕێوە بەمەهێڵە کەس پێت بزانێت سوێندم بە هەموو شتە پیرۆزەکان ئەگەر ئەم لاوە ڕاست بکە دوو کوڕەکە هی ئەو بن ئەوە ئەی دەمە دەستی بیان بە خۆگەر خوشکەکەم حەزی کرد لەگەڵی دابگەڕێتەوە ڕێ پێدەم پیرێژن بڕوای پێکرد چوزانێ چی لە مێشکیدایە ئەو لە دڵی خۆیدا بڕیاری دابوو ئەگەر ژنی ئەو نەبوو مناڵەکان مناڵی ئەو نەبوون لاوەکە بکوژێ ئەمجا بە پیرێژنەی ودایجان وا بۆیە چم مەناری خوشکم ئەو ژنەبێ کە حەسەن بۆیە گەڕێ ئەو سیفاتانەی حەسەن ئێڵێ هەمویان لە خوشکەکەمدا هەن ئەمجا پیرێژن دەستی شاخاتونی ماچ کرد و هاتە دەرەوە گەڕایەوە بۆ لای حەسەن و قسەکانی شانورل هۆدای بۆ جێڕایەوە حەسەن لە خۆشیدا وەخت بوو تێک بچێت هەر هەستا و دەستی پیرێژنەی ماچ کرد ئەویش بە حەسەنی وت کوڕەکەم بێخەم بە سنگت فراوان بێ ئەمجا هەستا و ڕۆیشت حەسەنیش ئەم شعرەی وت فرمێسکی چاویش بە خوێن بێت بۆ دوو هێشتا دەیەکی حەقیت نەدابوو یەکێک دابڕان لە خۆشەویستت دووەم تەمەنی گەنجی بەسەر چوو ئەمجا پیرێژن خۆی بەست و هزار سوارە سربازەکەی لەگەڵ خۆی برد و ڕۆیشت بەرەو دورگەی خوشکی شاخاتون دوای سێ ڕۆژگەیشت چووە ماڵی مەنار و سلاوی لێکرد و سلاوی شاخاتونی خوشکی پێگەیان پێیوت خوشکت تاسە دەکە گلەی لێکردویت کە نەچویتە سەردانی مەناری ژووتی خوشکم لەسەر حەقە و من کەم تەرخەمیم کردووە بۆیە لە ئێستا بەدواوە ئەڕۆمە سەردانی بۆی فەرمانی دا دەوارەکان ببەنە دەرەوەی شار و ئامادەیان بکەن ئەمجا هەندێک دیاری جوانی بۆ خوشکی ئامادەکرد شای گەورە کە لە پەنجەرەکە و ئەیڕوانی ئەو دەوارانەی بینی پرسیاری کرد پێیان وت خاتوو مەنار ئەیەوێ بچێتە سەردانی شا نورولهودای خوشکی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی پاشای گەورە لەشکرێکی بۆ ئامادە کرد کە کچەکەی بگەێنێ لە خەزێنەی دەوڵەت بڕێ نەختینەی زێڕینی بە نرخی ئامادە کرد بۆ کچەکەی ئەمجا پێداویستی سەفری بۆ نرد لە خواردن و خواردنەوە کە زمان لاڵ بوو لە ئاستی وەسفکردنیدا شای گەورە هەر حەو کچەکەی لە یەک ژنی بوو تەنیا کچە بچکۆلەکەی نەبێ هەرە گەورەکەی نورل هودا بوو دووەمیان نەزمە سەما بوو سێمیشان شەمس زوحا بوو چوارەمیان شەجەرەت دوور بوو پێنجەمیان قوت القلوب بوو شەشەمیان شەرف بەنات بوو مەنارسەنا حوتەمیان بوو لە هەمویان بچووکتر بوو هەر ئەویش ژنی حەسەنی بەسری بوو پیرێژن چووە بەردەم مەنار و کڕنوشی بۆ برد مەنار پرسی چیت پێویستە دایە شەواهی وتی بە خوشکم بڵێت هەردوو زرێکە لە بەر دوو کوڕەکەی بکە ئەوانەی خۆم بۆم دووریون ئەمجا من پێشتان کەوم و دوو کوڕەکە ببم بۆ لای پوریان و نقلانەی ئەوە بێ کە تۆیش بەڕێوەیت کەمەنار ئەمەی بیست ڕەنگی تێکچوو سەری داخست ئەمجا سەری بڵند کردەوتی دایکجان کەوتمە دڵە کوتێ چونکە لەو کاتەوەی لەدایک بوون کەس نەیبینیون نە سنۆکە و نە ئادەمیزاد نە نێر و نەمێ من لە شنەی شەماڵی ژەترسم بیان ڕۆشێنێ پیرێژ نەشەواهی وتی ئەمە چ قسەیەکە خاتونەکەم متمانە بە خوشکیشت ناکەی خوا عقلت بداتێ ناتوانیت سەرپێچی خوشکت بکەی دوایی گلەیت لێکە ئەوی ڕاستی بێ ڕەوایە تۆش خەبند بێ بەڵام لەلایەنی خۆمەوە چۆن ئێوەم بە مناڵی خست بووە پەڕەکانی دڵمەوە ئەم دوو کوڕیش هەروە لەکەم لەبەر ئەوە بێخەم بە دوای ئەوە خۆ من کوڕەکان یان یەک ڕۆژ پێش خۆت ئەگەن مەلای پوریان یان دوو ڕۆژ هێندە پیرێژن هانی دا مناڵەکانی بداتێ هێندە دایکی مناڵەکان خەمی دڵی خوشکەکەی بوو ڕازی بوو بێ ئەوەی بزانێت چارە نووسی چی شاردوێتەوە بۆی ئەم جا پیرێژن دوو کوڕەکەی لێوەرگرت و فەرمانی گەڕانەوەی دا و هەروەکو باڵن دەفری